پێشەکی لەوەنە یەکەم پرسیار کە بۆ تۆی خوێنەر یەم کتێبە بێتە پێش ئەو بێت کەەوە شۆکەیە لەبەرەوە کورتێک لە ژیانی خاوەنە بەرهەما دەخینە ڕۆ زۆرێک لێمە ژیانی خۆی لە سنووری کادا بەسەربات و دەیخەتە ناو بازنەی بەسەراتەکانی ڕابردوو پێشببینیکردنی داهاتوو بە دەگمان ڕەت دەکەوێت کە ئێمە ڕەهەندی سات بوون لە کاتی ئێستادا هەست پێ بکەین و جوانی و مەترسیەکانی ژیان بە شێوەیەکی چاوەڕوان نەکراو تەجروبە بکەین مرۆڤانێکی زۆر کەمەتوانن کە پێ لە سنووری کات و مێشک سنووری جێگەی خوازی و کیە بەرکێکردن ئەولاتر بێت هەنگاو بینێتە ناو هەرێمی نەمریەوە لە نێوان و کەسانەدا کە توانیویانە دەستیان بەم کارە بگات چەند کەسێکی زۆر کەم هەولیان داوە و تێکۆشاون تا خەڵکانێکی دیکەش لە مەزمونیاندا بەشدار بکەن ئۆشۆ یەکێکە لەو کەسانە، ئۆشۆ لە یانزەی دیسامبەری ساڵی هەزار و نۆ سەد و سی و یەک دا هاتووتە دنیاوە و لە نۆزدەی حوزەیرانی ساڵی هەزار و نۆ سەد و نەوەد دا کۆچی دوایی کردووە. ئۆشۆ فێرکارییەکانی تەنها لە شێوەی وشەدا دەرنەدەبڕی، بەڵکو ژیانی مەشخەڵێک بوو لە فێرکردن و بیروڕاکانی. ئەو ژیانی تا ڕادەیەکی تەواو پڕ بە پێست تاقی کردبوویەوە، ژیانی وسەڕێژ بوو لە عەشق و خۆشەویستی، ئازایەتی و نەمتمی و سرووشتێکی گاڵتەئامێزێ بوو، لەم ڕێگەیەوە توانی جێگی خۆی لە دڵی ملیۆنەها کەسی جیهاندا بکاتەوە. ژان لەیلی لە گۆڤاری ڤۆگیودا لەبارەی ئۆشۆوە نووسیوێتی، ئەو پیاوێکی میهرەبان و بەبەزەییە، لەوپەڕی ڕاستگۆییدا، یەکێکە لە زیرەکترین و ئەدیبترین و پڕمێشکترین و باگاترین و وتاربێژ کە ئێستا بینیومە. بەڵام ئۆشۆ هەمیشە باسی خۆی وەکوو مرۆڤێکی سادە و خاکییە کرد و جەختی لەسەر ئەم خاڵە کردەوە کە ئەو پێگەیشتووە هەموو کەسێک دەتوانێت بەدەستی بهێنێت. ئۆشۆ لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و سێ دا لە تەمەنی بیست و یەک ساڵیدا بە ڕووناکی حەق شاد بۆوە و لەمە بەدواوە قۆڵی تێکۆشانی لێ هەڵماڵی بەوەی ئەو شتەی کە تا ئێستە سوودی لێ بینیوە بۆ مرۆڤەکانی دیکەشی بگوازێتەوە ئەو تەسەوری خۆی لە مرۆڤێکی تۆکمە و تەواوی ئەمڕۆی بە زۆربایی بۆزایی ناوزەند ئەکرد پێکهاتەیەکی بەتەواوەتی خۆی، چاوپێکەوتنی نێوان زەوی و ئاسمان، چاوپێکەوتنی نێوان نەبینراو و بینراو، چاوپێکەوتنی نێوان جەمسەرە دژبەیەکەکان، زۆر بە کەسایەتییەکە، ئارەزوو لە ڕابواردوونی دووناییە لە کاتێکدا بوزا جاوکی ڕێچگەیەکی مەعنەوییە، ئۆشۆ لە ساڵی هەزار و نۆ سەد و شەست و سێ وە دەستی کرد بوو بە وتاردان و خوێندنەوە بە ناو هینددا، هەروەها شێوازێکی کردەیی بۆ چاودێری کردن بۆ کۆران و گەشەپێدانی مەعنەوە مرۆڤەکان دانا، لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و چوار دا کە مۆنەکەی خۆی لە شاری پۆنای هیند دامەزراند و زۆرێک لە خەڵکی بەتایبەت لە جیهانی ڕۆژئاواوە ڕژان دا و شوێنە ئەمڕۆ کە مۆنی ئۆشۆ یەکێکە لە گەورەترین ناوەندەکانی مانەوی نێونەتەوەیی لە دونیادا بە ماوەی زیاتر لە سی و پێنج ساڵ ئۆشۆ خۆی بۆ فێرکردن و هاوکاری ئەو کەسانە تەرخان کرد کە دەهاتن بۆ لای ئۆشۆ لەو بڕوایەدا بوو کە ژیانی مرۆڤی ئەمڕۆی دەبێ لەسەر بنەڕەتی چاودێریکردن دابنرێت بەڵام چاودێریکردنێک کە هاوئاهەنگ بێت لەگەڵ پێداویستی و ڕاستییەکانی ژیانی مرۆڤی ئەمڕۆیدا ئەو چەند شێوازێکی جۆراوجۆری نوێی بۆ چاودێریکردن داهێنا تا هەر کەسێک بەپێی پێداویستی و سروشتی خۆی هەڵیان بڕێژێت و کاری پێ بکات هەروەها ئۆشۆ لە هاوکاریکردن لەگەڵ چارەسەرکەراندا شێوازایەکی نوێی بۆ چارەسەرکردنی لەسەر بنچینەی چاودێریکردن داهێنا ئۆشۆ لە درێژەی ژیانیدا لە هەموو بەرەکانی پەیوەندیدا و بە پێشکەوتنی باگابوون ئینسانەکانەوە قسەی کردووە چاودێری خۆشەویستی ژیان و مردن و زانستەکان و فەلسەفە دەروونزانی پەروەردە و فێرکردن لێهاتن و پەیوەندیەکانی نێوان مرۆڤەکان وتارەکانی پڕ بوون لە ناسی و گاڵتە و گەپ و تێڕوانین و چاوکراوەیی بێوێنە و ئەوشۆ زانایەکە ئەقڵ و زانایی بەردەوامی ڕۆژەڵاتی گرێداوە لەگەڵ کێشەکان و پرسیاراڵۆزانی کە مرۆڤی ئەمڕۆی لەگەڵیاندا ڕووبەڕوو بۆتەوە ئەو لەبارەی هاوانگی و گشتگیریە کە لە ناوک و زیاتی هەموو ئاینەکدا خۆی ماداوە و دەدوا ڕاستی گشتگیری و خۆی ماتکردووی ناو کڕۆکی دینەکانی بۆ خەڵکی ڕوون کردەوە ناوی بۆ کیۆشۆ ڕاجنیشە و ناسناوی باگوانی بە واتای کاکە و گەورەی یان زیاد کرد بۆ سەرەتای ناوەکەی، بە کورتی بە ناوی باگوانەوە بانگیان ئەکرد، لە کتێب و نووسراوەکانیشدا بە ناوی باگوان شری ڕەنجیشەوە ناسرابوو، شری نازناوێکی ڕێزلێنانە کە بە واتای گەورە و پیرۆزە لە ئۆکتۆبەری ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و نۆ ئۆشۆ بە هۆی ئەو خراپ لێکدانەوەی نازناوەکەی نازناوی باگوانی لە سەرەتای نازناوەکەی سڕیەوە وتی گاڵتەجاڕی بەسە لەوەدوا شوێنکەوتوانی بە ناوی ئۆشۆ ڕاجنیشەوە بانگیان ئەکرد سەرچاوەی وشەی ئۆشۆ چونکە راخیشی ناوێکە وەرگیراوە لایەنی هیند و لەبەر وەی ئۆشۆ نەیدەویست کە هێمای دەستەیان ئاینێکی تایبەتی هەبێت یەکێ لە ڕووداوە گرنگەکانی ژیانی ئۆشۆ کۆچکردنی بوو بۆ ئەمریکا لە ساڵی 1970 و یەکەمی بۆ گەشتە چارەسەرکردن بوو بەڵام بەهۆی ژمارێکی زۆر لە شوێنکەوتوانی لە ئەمریکا بڕیاریدا کە لەوێ بمێنێتەوە شوێنکەوتانی ئۆشۆ یا سانیاسینەکان کە بە شوێنکەوتانی خواستەکەی و شۆ دەوترێ لە ڕاستیدا سەربەستی و قوتاربوونە لە کۆت و زنجیری سەپێنرا و گەشتکردن بۆ هەریمەنە نەسراوەکان پەرە پێدەدات بۆ مەبەستە لە ناوچێکی دوورەدەستی ولایەتی ئۆریگرن ڕوبەرێکی زۆر زەویان کڕی بوو لە ماوەی چوار مانگدا شوێرێکیان دامزراند بە ناوی ڕاجنیش پورام خۆشەویستی ڕوو لە گەشەی ئۆشۆ ڕۆژهۆش با ڕۆژ زیاتر بوو خەڵکی وەکو لافاو لە شوێنە جۆراوجۆرەکانی ئەمریکاوە ڕویان دەکردام شارە کە وەکو مەڵبندێکی مانەوی ناوی دەرکرد بوو و ناوبانگیە بوو بەڵام ئەو کارە بەلای کار بەدەستانی ئەمریکاوە باش نەبوو ئەوان نیگەران بوون لە زیادبوونی خۆشەویستی و شۆ لەلایەن خەکەوە چونکۆشۆم و بەهاکانی کۆمەلگەی ئەمریکای خستبووە بە ژێر پرسیارەوە و ڕێگەی نوێی دەخستە بەردەم مرۆڤەکان، بەو مەبەستە حکومەتی ئەمریکا بڕیاریدا بە هەر جۆرێک بوو خۆیانی لێ ڕزگار بکات، زوو کێشەکەش تا ئەو ڕادەیە پەرەی سەند کە وەزیری دادی ئەو دەمەی ئەمریکا خاپورکنی کەمۆنەکەی باگوانی بە پلە یەکەیەکی کارەکانی خۆی دانا. ئەوان حکومەتی ئەمریکا لە ئەنجامدا لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و شەش دا ئۆشۆیان بە درۆ ساختە و تاوانبار کرد گوایە یاساکانی کۆچکردنی پێشێل کردووە و گرتیان و ڕاپێچی دادگایان کرد، دوابەدوای ئەم ڕووداوە و ئۆشۆ ناچار بوو بگەرێتەوە بۆ هند و خاکی ئەمریکا بەجێ بهێڵێت ئۆشۆ نووسەر نییە بە واتای بابی وشە ئەو تاوکو ئێستا خۆی هیچ کتێبێکی نەنووسیوە کتێبە بڵاوکراوەکان بە ناوی ئۆشۆوە کە ژمارەیان دەگاتە نزیکتر لە شەست ناونیشانە لە ڕاستیدا لە بەرگیرای وتارەکانی ئۆشۆیە نزیکەی حەوت سا لە وتارەکانی ئۆشۆ لەسەر کاسێت و هەزار و حەوت سەد وتاری بە ڤیدیۆ تۆمار کراوە بەرهەمەکانی ئۆشۆ زۆرترین ڕێژەیان لێ دەفرۆشێت لە هینددا ساڵانە زیاتر لە یەک ملیۆن کۆپی لە کتێب و کاسێتەکانی ئۆشۆ لە هینددا دەفرۆشرێت و کتێبەکانی وەرگێردراوتە سەر نۆزدە زمانی زیندووی دونیا ڕۆژنامەی ساندێ تیم چاپی بەڕیتانی ئۆشۆ بە یەکێک لەو هەزار کەسایەتیە کە مێژوو خوڵقێن بوون ناویانە بات ڕۆژنامەی ساندی مایدی چاپی هندیش دەیخاتە ڕیزی ئەو دەستە کەسایەتی کە توانیویانە چارەنووسی هند بگۆڕن لە پاڵ کەسایەتیەکانی وەک نەهرۆ و گاندی و بوزا ئۆشۆ لە مانگی یەکی ساڵ هەزار و نۆ سەد و نەوە لەشی لە خۆڵ و خۆڵقاوی خۆی بەجێ دەهێڵێت و هەمیشە لە بارەی فێرکارییەکانی خۆیەوە دەیگوت، پەیام و بەرنامە و مەشخەڵی من پەرە پێدەدەری دین و قوتابخانە و فەلسەفەیەکی تایبەت نییە، پەیامی من جۆرێکە لە کیمیا، ڕێگە و شێوەیەکە بۆ گۆڕانکاری مەعنەوی مرۆڤ.